بڕگە و بابەتی نوێ و ئامادەی پێشکەش کردنە با هاوکاری کاک تاریق لەگەڵتان نەبین ئێوەش هاوڕێمان بن. گرنگترین مەرجی تێپەڕاندن و ڕزگاربوون لە پێژات و نەهامەتیەکان لە ژیاندا قبوڵکردنە ئازاریش بە قبوڵکردن دەگۆڕێت بە چێژ وەرنەگرتنی هەر شتێک دەبێتە هۆی بەرگریکردنی زەین و وەرنەگرتنی بارێکی ناهەموار و دەرد و ناڕەحەتی و ئازارێک زیاتر لە خودی ئەوانە بەسوێترە بێ مرۆڤ دەبێ توانای بوێری خۆی بخاتە گەڕ بۆ وەرگرتنی دۆخ و پێشهاتەکان ناسین و وەرگرتن و ئاگایی و ڕوانین تاکە ڕێگەی چارەسەر و وەڵامی خواستە بەدی نەهاتووەکانی دڵ و دەروونی مرۆڤە و ئەمەش نایابترین هونەرێکە کە دەبێ خۆمانی لەسەر ڕابهێنین. قبولکردنی لاوازیەکان و قەتیس بوونەکان و هەموو ئەوانەی کە خۆشمان دەوێن و هەمویان دەبنەوەی ئەوەی کا ڕێگری و کەمبوون لە ڕێگەی بەدەسێرانی عشقدا قبول بکەین هەرچی بەڕێوەیە بەبێ هیچ ململانێیەک وەک خۆی و بە تەواوی وەری بگرن. ئەمە نە تەواوە و نە ناتەواوە، نە چاکە و نە خراپە. ئەمە تەنها هەیە. هەرچی لە ئاستی تواناتاندایە قبوڵی بکەن. ئایا تا ئێستا بلیتی تاقیکردنەوەی شانستان بردۆتەوە؟ کار و پیشەتان لە دەست داوە؟ یان دژی بیروباوەڕی گەورەکانتان بوون؟ ئەمە بەو مانایە نییە ئێوە کارەساتی خوازراو یان نەخوازراو هەست پێنەکەن، بەڵام بزانن قبوڵ کردن کلیلە. ئەگەر ئێمەی مرۆڤ بتوانین بەم جۆرە بژین باسانی هەڵۆستە بکەین و لە ساتەوەختی ئێستادابین بێوەی هەستی ترس و توڕەبوونیان ئازارێک بکەین یان بە بڕوای ئێوە ئەمە نایاب نابێت بێ ئەوەی بیر لەوە بکەینەوە کە چ شتێک باشە یان خراپ بەبێ دەمارگیری ئەگەر بتوانین بە ئاسانی هەرچی بەڕێوەیە قبوڵی بکەین و هەستی ئەوەش بکەین کە ئەم وەرگرتنە ئارامی بەدوای خۆیدا دەهێنێ ئایا ئەمە شتێکی باش نییە؟ لە جیاتی ئەوەی گورزێک لە خۆمان بوەشێنین بە خۆمان بڵێین چی خراپە یان باشە چی دروستە یان نادروستە دەتوانین زۆر سادە بە خۆمان بڵێین هەر وایە کە هەیە پاشان دەتوانین بە بێ ترس و گومان لە کارەکانمان بەردەوام بین. هەرگیز ئەوە فەرامۆش مەکەن کلیلی گەڕانەکانتان ڕاستگۆییە، هەرکاتێک کە ئێوە بەربەستێک ئەدۆزنەوە بە سادەیی و بێ دادوەریکردن سەرنجی بدەن، ئەگەر کاردانەوەی خێرای ئێوە لۆمەی کەسێک یان شتێک هەیان بێت نیگەرانییەکان یان هەستی شەرمەزاری ئاماژە دەکەن ئەوا هەڵوێستەیەک بکەن هەناسەیەکی قوڵ هەڵمژن و یەکەم بەو هەستانەی کاردانەوەیان لێکەوێتەوە پەیوەندی ببەستن و پاشان قبوڵی بکەن ئێوە تێدەگەن لە جێی عەشقەوە یان لە جێی ترسەوە هاتوون ئێوە دەرک بەوەکەن کە توڕەبوون و نەفرەت و ڕەخنەگرتن و هەستەکانی دیکە توێژێکی بنەڕەتی ترسە و ئەوەش هەمیشە ترسە لە لەدەستدانی ئەو شتەی کە ئێستا هەمانە یان ترسە لە بەدەستنەهێنانی ئەو شتەی کە دەمانەوێ کاتێ ماترسین لە جێیەکی خۆ تەوەرەییداین بە مەشقی زیاتر لە پرۆسەی ئاسوودەیی دڵ و دەروون زیاتر بەربەست و ئاستەنگەکان دەدۆزینەوە هەر کە ئەوان کاڵ دەبنەوە ڕووناکی و شادی زیاتر لە دڵی مرۆڤدا جێگیر دەبێ. دارایی و سەروەتێکی وەکو ماڵ و ئۆتۆمبیل و خشڵ و زێڕ و زیو بۆ ساتێک ئەستێکی خۆشمان پێدەبەخشن بەڵام حەزێکی ئاگرینی دەرونیمان هەیە کە حەزێکی مەعنەوییە کە هیچ کەسێک یان هیچ شتێک ناتوانێت تێری بکا، هەروەک هەندێ لە شتەکان ڕازیبوونێکی کاتی لەگەڵ خۆیان دەهێنن کەچی خۆشیان ئەتوانن گرفتی گەورە بن. زۆری پێ ناچێ ئێمە بەو شتانەی هەستی خۆشی بەدی دەهێنین زیاتر و زیاتر دەمانەوێ دەرد و ناڕەحەتی لە خۆمان دوور بخەینەوە، سەرەنجام هەڵبژاردنێکی دیکەمان نییە و بۆ ڕەهابوونیان پێویستمان سەبارەت بە هەژاری وتراوە، هەژاری ئەوەیە دوو تاک بازنی زێڕ لە دەستت دابێت و دوو ددانی ڕزیو لە ناو دەمت دابێ. هەژاری ئەوەیە ئەو خواردنەی کەم شەو دەیخەیتە بەردەمی میوانەکەت لە خواردنی دوێنێ شەو و سبەی شەوی خەزانەکەت باشتر بێ. هەژاری ئەوەیە مێژووی زەماوەندی کوڕی هاوسێکەت بزانی بەڵام مێژووی وڵاتەکەت نەزانی. هەژاری ئەوەیە کاتێک لێت بپرسن ئەم سێ مانگەی دوایی چەند کتێبت خوێندۆتەوە بۆ وەڵامدانەوە پێویستت بە ژماردن نەبێ. هەژاری ئەوەیە شەقامی شارەکەی خۆت پیس بکەیت و باسی خاوێنی شەقامەکانی ئەوروپا بکەی. هەژاری ئەوەیە دوایین مۆدێلی ئۆتۆمبێل بخەیتە ژێر خۆت بەڵام یاساکانی شۆفێری ڕەچاو نەکەی. هەژاری ئەوەیە دەم لە دیموکراتی بکوتی بەڵام لە ماڵەوە مناڵەکەت نەوێرێ پێت بڵێ بە ڕێکەوت ئەو وێنهی کە تۆ حەزی لێکەی ئەو شکاندویەتی. هەژاری ئەوەیە وەرزش نەکەیت و بۆ ڕێکخستنی ئەندامەکانی لەشت خواردن نەخۆیت و دەرمان بەکار بهێنی. هەژاری ئەوەیە لە کاتی بەتاڵیدا لە جیاتی ئەوەی چەوری لەشت بسوتێنی دەچی بەنزین دەسوتێنی. هەژاری ئەوەیە کتێبخانەی ماڵەکەت بچووکتر بێ لە بەستەرەی ماڵەکەت. هەژاری ئەوەیە لە جیاتی ئەوەی دەستگرۆی کەسێکی نەدار بکەی مۆبایلەکەت دەرەهێنیت و وێنە و فیلمی لێگری. هەژاری ئەوەیە هەموو کەرەستەیەکی چێشتلێنان لە چێشتخانەکەتدا هەبێ بەڵام تەنها هێلکە و ڕۆنێک بزانی. وتراوانە کەوتن شانازی ناوێ بەڵکو ئەوە شانازی دەوێ کە مرۆڤ بکەوێت بەڵام بتوانێ هەڵبسێتەوە ناومێدی یەکەم هەنگاوە کە مرۆڤ بەرەو لە ناوچوونە بە نانێکی ڕقت هەبێ بەڵام بە ئەمن و ئارامی زۆر باشترە لە کۆشکێکی قەشەنگ بە کێشە و ناخۆشی کارە گەورە و مەزنەکان بە هێز دەستەبەر نابن، بەڵکو بە پێداگرییەوە لەسەری دەستەبەر دەبن. جیاوازی نێوان مرۆڤی سەرکەوتوو و کەسانی تر بە کەمی هێز و کەمی زانین نییە، بەڵکو بە کەمی ئیرادەیە. ئەو مرۆڤەی کە بە دوای خەڵکی ئەکەوێ، کۆتایەکەی لەو خەڵکە بە دوور نییە، بەڵکو ئەو مرۆڤەی کە بە تەنها ڕێ دەکا و مرۆڤەیە کە زۆرتر و زووتر دەگاتە ئەو پێگەی کە کەس پێش ئەو سەبارەت بە سەرکەوتن وتراوە بۆ ئەوەی سەرکەوتوبی پێویستە لە قەڵای باوەڕەوە دەست پێ بکەی باوەڕ چەکی گیانە و پەناگەی نەفسە ڕێگەی سەرکەوتنە لە بەرز و نزمەکانی ژیاندا هەموو شتێک لە ژیان هەرەس دەهێنێ تەنها باوەڕ نەبێ سیستەمی باوەڕت زۆر بەوردی هەڵبژێرە چونکە گیانیش وەکو لاشەت پێویستی بە نیشتیمانە. ئەلەند کاتێک ناسا دەستی کرد بە بەرنامەی ناردنی چەند کەسێک بۆ بۆشایی ئاسمان ڕووبەڕووی کێشەیەکی بچووک بوویەوە. ئەوان بینیان کە پێنووسەکانی بۆشایی ئاسمان بەبێ هێزی ڕاکێشەری کار ناکەن. لە ڕاستیدا جەوهەری پێنووس بەرەو خوارەوە ناڕژێت و ناتوانرێ هیچ شتێک لەسەر کاغەز بنووسرێ. بۆ چارەسەرکردنی ئەم کێشەیە ئەوان کۆمپانیای ڕاوێژکارانی ئەندرسۆنیان هەڵبژارد. لێکۆڵینەوەکان زیاتر لە دە ساڵی خایاند. دوانزە ملیۆن دۆلار خەرج کرا و لە کۆتاییدا ئەوان پێنووسێکیان داهێنا کە لە کەشی بێ ڕاکێشەریدا دەینووسی، لە ژێر ئاویشدا کاری دەکرد. لەسەر هەر شتێک تەنانەت لەسەر کریستاڵ دەینوسی و لە پلەی ژێر سفر تاوەکو سێسەد پلەی گەرمی کاریە کرد بەڵام لە بەرامبەر ئەمەدا ڕووسەکان ڕێگا چارەیەکی سادەتریان هەبوو ئەوان پێنووسی خەڵوز یان قەڵم ڕساسیان بەکارهێنا هەموو ڕۆژێک لە دەوروبەری ئێمە هەزاران سێو لە دارەکەوێتە خوارەوە بەڵام ئەوەی کە نیمانە ڕوانگەی نیوتنیە